إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وفتن زماننا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد واین لە کۆتا ئاڵقەکانی بابەتی مافەکانی تۆی موسڵمان لە سۆنگەی قورئان و فەرموودەکان مافە کۆمەڵایەتیەکانی تۆی مسلمان لە سۆنگەی قورآن و فەرموودەکان لە وتارەکانی ڕابردووە باسی مافی تاکەکانی کۆمەلگامان بۆ کردن پاشان باسی مافی زیندەوەران و گیانلەبەرانیشمان کرد لەوتاری ئەمڕۆماندا باسی مافی ڕێگاوبان دەکەین بۆ ئەوەی تۆی مسلمان بزانی کە دینەکەی تۆ مافی هەموو خاوەن مافێکی داوە پێویستیت بە شوێرە ڕێیان نییە پێیاندا بڕۆی ئەی ئەگەر دەڵی بۆچی ئەو مافانە دابین نەکراوە لەبەر ئەوەی ئێستا ئاینی ئیسلام پەراوێز خراوە بەڵام بزانە کە تۆی نوێژخوێن و موسڵمان دینەکەی تۆ هەموو خاوەن مافێک مافی پێدراوە بە یارمەتی خوای گەورە باسی مافی ڕێگاوبان دەکەین لەژێر ناونیشانی مافی ڕێگاوبان پێویستە لەسەر هەمووان بەندە ڕاستەکانی خوا ئەوانەن کە کاتێک کە بە ڕێگەدا دەڕۆن زۆر بە نەرمونیانی و بە گردنکەچی و بە لەسەرخۆیی بە ڕێگەدا دەڕۆن خاچی و خۆماڵین و کاتێکیش خەڵکانی نەفام و نەزان بەرەو ڕویان دەبنەوە ئەو بەندە ساڵحانە وەکو ئەوان وەڵامیان نادەنەوە بەڵکو هەر قسەی خێریان بۆ دەکەن و سەلام و ئاشتیان بۆ دەبارێنن ئەزانن ئینسانی موسڵمانی ڕاستەقینە هەر کە بە ڕێگەدا دەڕوا چ بە پێیان بێ چ بە سیارە بێ حەیا و حرمەتی لێ دەبارێ زۆر جیاوازە لەگەڵ خەڵکانێک کە حیساب بۆ هیچ شتێک ناکە مافەکانی ڕێگاوبان لەوانەیە بڵێن جا ئەوە چییە بەڵام ئەمڕۆ بۆتە گرفتیشی سەردەم بەهۆی قەڵە باڵغی و زۆربوونی سیارە ڕووداوەکانی سەیارە ئەوەندە زۆر بووە وەکو حەربی عالەمی بەردەوام کارەساتمان بۆ دەنێتەوە بەردەوام گوێ بیستی ڕووداوی ناخۆش دەبین کە خەڵک زۆر تیا ئەچێ و بریندار دەبێ و کەم ئەندام دەبێ وەکو حەربی عالەمی وایە بەردەوام لەگەڵماندایە مافەکانی ڕێگاوبان بۆی دیاری کردوین پێغەمەری پێشەوامان صلی الله علیه وسلم لە فەرمودەیەکە کە ئەبی سعیدی خدری بۆمان دەگێڕێتەوە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی ئیاکم والجلوس على الطرقات فەرمووی ئاگادارتان دەکەمەوە خۆتان بە دوور بگرن لە دانیشتنی سەرڕێیان لە ڕێگەوبانان دامەنیشن ئای خەڵکینە کە کوێ نەماوە ئافرەتی ڕووتی لێ نەبێ دەچی بۆ بازار لە ڕێگە و بانەکان لە کۆڵانەکان ئافرەتی داماویان وا لێ کردووە جێگەی بەزەییە وەک بوو کەشوشە یاری ئەمڕۆ خەڵکانێک بۆ خۆی ناژیا بۆ خەڵک دەژیا بەرگی حەیا و حورمەتی فڕێداوە کە ئافرەت دایک و هاوسەر و کەسوکاری من و تۆیە بەڵام ئەوانە ئافرەتیان سوک کرد ئەی گەنجی مسلمان وریابە چاوەکانت لە نەزەر بپارێزە بە شێوەیەکی گشتی ئەگەر سەیرت کرد بە تایبەت بە نەزەری شەهوەتەوە سەیری مەکە چونکە نەزەر تیرێکە لە تیرەکانی شەیتان و بەهۆی ئەوە تووشی لادان دەبی ماڵوێران دەبی ئەمە ئەوەش دەگرێتەوە کە ئەگەر لەسەر ڕێگاوبانێک بووی واز لە خەڵک بێنە فڵانکەس بۆ چۆ ماڵی فڵانکەس ئەو حەلاگە چی چی تێدایە ئەوە چی کڕیوە ئەوە بە چی کڕی یعنی چاو لە هەموو شتێک بپارێز هەرچی حەرام بوو دووەم وەکەف الئەذا ئازاری خەڵک نەدەن کە لەسەر ڕێگە بووی ئیش و کارێکت هەبوو دوکاندار بووی ئازاری خەڵک مەدە چونکە پێناسەی ئینسانی موسڵمان چییە؟ المسلم من سلم المسلمون من لسانه ويده مسلمان پێغمبەر گیان بە قوربانی بم صلی الله علیه وسلم پێناسەی مسلمانی کردووە بەوەی کە مسلمان ئەوەیە کە مسلمانانی کە خەڵکانی مسلمانە دەست و زمانی سەلامت بن غەیبەت نەکەی، درۆ نەکەی، بوختان نەکەی، بە دەستت ئازاری خەڵک نەدەی، دەست درێژی نەکەی، زمان درێژی نەکەی، خەڵک لە دەست و زمانت سەلامەت بێ، ئەمە پێناسەی تۆی موسڵمانە. چی بکەی لە موسڵمانی نوێژ زۆر بکا و ڕۆژوو بگرێ و قورئان بخوێنێ و عەمەلی لەگەڵ نەبێ؟ لە فەرموودەیەشکە پێغەمبەر صلی الله فەرموویەتی اتقوا اللعانین فەرمووی خۆتان بپارێزن لەو دوو شتەی کە نەفرەت لێکراوەکەن کە بەهۆی ئەوە خەڵک نەفرەتان لێ دەکات قال وما اللعانان وتیان ئەی ڕەسوولی خوا ئەو دوو شتە چیە کە خەڵک بەهۆی لەعنەتمان لێکە فەرمووی الذی یتخلا فی طریق الناس وفی ظلهم ئەوانن کە پیسایی دەکەن لە ڕێگەی خەڵک یان لە سێبەرە لە شوێنێکی سێبەردارێک ئێستا تەماشا دەکەی دەچی هەر سێبەرێک یان لەسەر ڕێگاکان پڕێتی لە شوشەی ئارەق و لە پاشەرۆ و لە ئەو خۆڵ و خاشەکەی کە سێرانگاکان بەجێی دێڵن ئەی تەماشاکەن بەڕێزەکان پێغەمە ساسەلم 1435 ساڵ پێش هێشتا مافی ڕێگای بۆ باس کردوین کە هەم چاومان داخین لە ڕاستی حرام و هەم بەدەست و بەزمان ئازاری خەڵکان نەدەین چونکە ڕێگەوبان ڕێگەی عامە هی هەموو کەسە ماڵی تۆ نییە بۆت نیە دەستدرێژی بکەیە سەر و هەروەها مافی سێم ڕەد و سەلام تۆ ئەگەر لە سەر ڕێگاوبانی خەڵک بێدا بێت دەبێ وەڵامی سەلام بیتەوە ئەو خەڵکە سەلام دەکات سەلام ناکە دەڵێ وەڵا ئەوە لوتی بەرز بوو ئەوە لەوانەیە غەرەزێکی هەبێت سەلام دەکا تۆ جوابی نادەیتەوە جاری وا جواب سەلامی بەرەوە وعەلەیکم السلام نابێ بڵێ بەیانی باشەم کاتت باش ئەمر بە مەعروف نەهی لە منکەر یەکێکە لە بنەماکانی ئاینی پیرۆزی ئیسلام کە بەردەوام دەبێ ئێمە ئەوەی بینیمان بە زمان بە ئامۆژگاری بە دڵ پێمان ناخۆش بێ فەرمان بکەین بە چاکە نەڵێ من حەقم چییە و وڵات لێم توڕە دەبن و دوایە فڵان کەس دڵی عاجز دەبێ و وڵا ئەگەر ئەو ڕاستی بڵێ فڵان کەس عاجز دەبێ و بابە بەس خوا عاجز نەبێ بەس خوا توڕە نەبێ با فڵان و فیسار هەر توڕە بێ تۆ حەقەکەی بڵێ تۆ ڕاستیەکە بڵێ بە دڵ سۆزانە بۆیە خوای گەورە فەرموویەتی کنتم خیر امت اخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ئێوە بەچی بوون بە چاکترین ئۆمەت بەوەی کەوا فەرمان دەکەن بە چاکە ڕێگری دەکەن لە خراپە و ئیماندارن ئیمامی عمر خوالێ ڕازی بێ فەرمووی هەر کەسێک حەز دەکا بچێتە ڕیزی چاکترین ئۆمەتەوە با مەرجی خوا بەجێ بێنێ مەرجی خوا چییە تأمرون بالمعروف وتنهون عن المنكر ئەهلی کتاب نەهیان نەدەکرد لە منکەر یعنی ڕێگریان نەدەکرد لە خراپە و خۆشیان خراپەیان دەکرد ئێستا دەڵێ کاکە ڕێگەوبان هەموو بە ئارەخۆر هەموو بە ئارەخانە فەساد بڵا بۆتەوە دەڵێ کاکە ئازادە قەیچەکە خەڵک بۆ خۆی ئازادە ئەمە ئازادێ یان ئەوە ماڵوێرانییە بۆیە دەبێ بەدەوام مسلمان ڕێگری بکا لە خراپە و فەرمان بکا بە چاکە تۆ کە لەسەر ڕێگا بووی، ئەو خەڵکانە کە دێن، خەڵکی نەشارەزا هەیە دەبێ ڕێگای پێ نیشان دەی. خەڵکی پیر و پەڵۆ دێ، دەبێ دەستی بگری لە ڕێگە بیپەڕێنیەوە ئاگات لێ بێ نەکەوێتە چاڵەکەوە. وە هەروەها جاری وایە شەڕ و هەرا دەبێ لەو سەر ڕێگە و بانانە و لە بازاڕەکان گەنج و یان خەڵکانێکی هەرزەکار پەلاماری یەک دەدەن. دەبێ تۆ نەیەڵی، ئاوی پێ ئاکەی نەک بەنزینی پێ ئاکەی. ئەمانە هەمووی فەرمان بە چاکەی و ڕێگری لە خراپەیە. جا بە شێوەیەکی گشتی ئیمانداران، کاتێ ئێمە لەم ڕۆژگارە باسی مافی ڕێگا دەکەین یەکسەر دەبێ باسی سەیارە بکەین گرفت و خەمەکانی سەیارە لەم ڕۆژگارە کە وەکو ئاماژەم پێدا بەهۆی زۆری سیارەوە و بەهۆی خراپی ڕێگاوبانەکانەوە ڕووداوی هات و چۆگەلێک زۆر بووە کارەساتی دڵتەزێن و بەردەوام وەکو حربی عالمی وایە بۆیە لە یابان بە زۆری پاسکیل بەکاردێنن هەم ژینگە دەپارێزێت هەم مەسرەفی کەمە هەم ڕازەیەکیشە بۆ ئینسانەکە ئێمە لەبەر دەعێوتە کەبوت پاسکیل لێ ناخڕین چونکە هەندێک مالوتمان زۆر بەرزە لەو بوارەیەوە بەداخەوە پاسکیل بەڕاستی شتێکی زۆر چاکە و هەروەها لە مەسەلەی سیارەدا دەبێ باسی بکەین سیارە گەورەکان لە دەرەوەی شار ئەوەندە باری قورسی لێ دەنێن سایدێکی ڕێگاکان خەرا کردو دیارە قیرەکەشە تەزویرە گەندەڵی تێدا بووە بەڵام ئەوەندە باری قورسی لە ناوە سایدێکی جادەکە خەرا بووە ئەوەندەش سەریع دەڕۆن سارە گەورەکان سارەی بچووکیش ناگرێ بۆی کاروانە زیاتر بکە ئەی برا بەڕێزەکەم ئەی باشە ئەگەر درەنگ بگەی باشترە هەر نەگەی یەعنی بەڕاستی ئەمە بۆخۆی خەتەرێکە بۆ ڕێگاکانی دەرەوە پاشان ئەگەر تۆ چەندی سەریع بی مردن لە تۆ سەریعترە لە ناو شاریشدا جاری وهەیە کە تۆ دەڕۆی ڕێک کەس تەکسیەک چاوی لە نەفەرەکە دەبێت لەبەردەم تا ئەچەقێ بەبێ ئەوی ئیشارەت هەڵکە ئەوە ڕووداوی هاتووی تیاکەوێتەوە یان جاری وهەیە ماتۆڕ زگزاگ دەکەن لە ناو شاردا بە ناو سایتەکاندا ئەوانش بە زۆری ناخۆشیان کردووە و هەروەها لێخڕنی سیارە بەسەرخۆشی لەو سەیرانگەیانە لە دەرەوەی شار کە دەبینی تۆ هەرچەند سایەقی چاک بی لە سایدی خۆت دەڕۆی مخالفەت نییە ئەو بە سەرخۆشی بە بێهۆشی بە بێعەقڵی خۆت پێدا ئەدا ماڵی تۆش و خۆشی وێران دەکا چونکە کە دەستت گر بە سوکانەوە مەسئولیەتە بە زاهری ڕۆحی ئەو کەسانە لە بەردەستی تۆدایە ئەی کاکی شۆفێر بۆیە تەماشا دەکەی بە سەرخۆشیش ماڵی تۆ وێران دەکەن لە کاتێکدا کە مادەی دووی فەرمانگەی هاتوچۆ یعنی سزایکی کەمی داناوە بە سەرخۆش چەند مانجێک سزا سجن یان غەرامەیەکی کەم دەبا ئەوانە غەرامە زۆر بکرێن بۆیە مەسەلەی لێخڕی سارە بە سەرخۆشی ماڵی هەمووان وێران دەکا و هەروەها زۆرە لە ڕووداوەکانی هات و چۆش کە دەکەونەوە بێژگە لەوانەی کە باسمان کرد مۆبایل بەهۆی مۆبایلەوە سەرقاڵ بۆ و دامی کردووە دەستی لە رادیۆ تەلەڤزیۆنەکەدا ئێستا تەلەڤزیۆنیش تێدا سیارە بەهۆی رادیۆکۆ مەشغوڵ بۆ و دامی کردووە و هەروەها هۆڕن لێدان ئەمەش بەڕاستی هۆڕن لێدان زۆر عیبە سەلام دەکا هەر بە هۆڕن خواحافیزە هەر بە هۆڕن هەڵبژاردنە هەر بە هۆڕن بەرشە و ڕیاڵ و بەشە دەیباتەوە دەیدۆڕێنێ هەر بە هۆڕن جنێوت پێدا هەر بە هۆڕن بۆ گواستنەوەی هەر بە هۆڕن یعنی بەڕاستی هەموو شتێک بۆتە هۆڕن لێدان ئەمە بەڕاستی زۆر عیبە یعنی دەشی ئەو وڵاتانی ئەوروپا هۆڕن لێ نادەن ئەگەر هۆڕن لێدرا معنای شتێک قەوماوە جا بە تایبەتی هۆرنی هەوایی هەر زۆر زۆر عیبە لە کاتێکدا ئەوانە بڕۆ بیان دێنە لەوانێ باسی مافی مرۆڤ و دیموکراسی و ئازادیت بۆ بکەن دەمت پڕ بێ لە ئاو بەڵام کە سەری لێخوڕین شۆفێریەکەی دەکەی هەر بەجارێ هەمووشت بەرچاوی دەکەوێت ئەوانەی کە مخالفەی مروری دەکەن ئەوانەی کەوا سەرپێچی هاتوچۆ دەکەن عادەتەن بەرامبەرەکەی گرفتی دەروونی بۆ دروست دەبێ ساقەکەی بەرامبەری یەکسەر عەسەبی دەبێ ڕەتفیعلی بۆ دروست دەبێ تووڕە دەبێ خێرا پێ هەڵدەگرێت سیڕەی تایەکانی دێ و ڕووداوی هاتوچۆی لێ دەکەوێتەوە بۆیە بەڕێزان خۆشەویستان بە هەموو لایەکمان دەبێ هاوکار یەکتر بین چونکە قەڵەباڵغەکە زۆر بووە سیارەکە زۆر بووە ڕێگاوبانەکان وەک پێویست نین با بە هەموو لایەکمان هاوکار یەکتر بین چونکە ئێستا بەڕاستی وای لێ هاتووە کە لەبەر زۆری سیارە سەیارەکان هەموو لەسەر شۆستەکە وەستاوە هاوڵاتی لە جادەکە دەڕوا دەی ئەو پێچەوانە بۆتەوە خۆی شۆستە بۆ هاوڵاتیە جادە و ناو جادەکە بۆ سارەیە ئێستا سارە هەموو لە شۆستەکان وەستاوە هاوڵاتی بەناو جادەکاندا دەڕوا ئەلە وەجدە هاوڵاتی تووشی دام و لێدان دەبێت جا بەڕاستی ئەوانەی کەوا ڕێگەش ناخۆش دەکەن ئەوانەی کە ڕێگە دەگرن مافی ڕێگە نادەن ئەوانە بەڕاستی ئیمانەکەیان نقصانە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی الایمان بضع و ستون شعبە ئەو سەبعونە شعبە فەئەفضەلوها لا ئیلاە ئیلا اللە وئەدناها ئیماطەت الئەذا عن الطریق دەفەرمێ ئیمان حەفتا و ئەوەندە بەشەیە یان شەست و ئەوەندە بەشەیە بەرزترینیان لا ئیلاە ئیلا اللە کەلیمەی تەوحید و ئەوەی نزمیشیان لای خوارێشی ئیمان چییە لابردنی ئازاری سەر ڕێگەیە ئێستا خەڵکانێک دەبینی تەڵە باڵغیە لە جاتی هاوکار یەکتر بکەن بلۆچیان لە بەردەمی داناوە بۆ ئەوی ڕاینەگرێت سیارە ئاسنەواڵەی داناوە بلۆچی داناوە ڕێگەکانی تەسک کردوتەوە یان کە ئەم بەراوبەری جادە سارە ڕاوەستاوە لە کۆڵانەکان هاوکار یەکتر ناکەن کەر سارەکە لەو سەر دێتەوە لە کۆڵانێک بوەستە لە لای لە شوێنێک بوەستە تا ئەو دێت هاوکاری یەکتر ناکەن و هەردووچیان لە شوێنە تەنگەکە قفڵ دەبێت دەکەن بە هۆڕن و هاوەر و لێک دادەبەزن و دەستکەن بە شەڕ و هەرا ئەمە بەڕاستی هەمووی کارەساتە بۆیە ئەوانەی کە ڕێگە ناخۆش دەکەن ئەوانە بەڕاستی گوناهبارن یان جاری وهەیە دوکاندارەکان تەماشا دەکەی دوکانداری وا هەیە لەبەر ململانەی تەماعی جیرانەکەی ئەوەندی ئەشیای لە ناو لە دەرە داناوە لەسەر شۆستەکەی هەندە لە ناو دوکانەکەی دانیە هەمووی هێناوەتە دەرێ شۆستەکەی گرتووە تۆ لە حەوشەکەی بەو دوێدا لە دوکانەکەت بە دەرەوە ماڵی تۆ نییە شۆستە مڵکی عامە بازار مڵکی گشتیە جادەکە بە هەمان شێوە هەموو شۆستەکان گیراوە شتەکانی لە دەرە داناوە لەسەر شۆستە ئەی ڕێ چۆن تەنگ نابێتەوە ئەم هەموو سیارە ئەم هەموو خەڵکە تۆ جەنابی ناموبارەکە شۆستەکەت گرتووە لەخوا ناترسی یانی خۆ نەبێ هەر سەیارە ناخۆشی کردبێت هەندێک لە دوکاندارەکانیش بە هەمان شێوە لەبەر تەماع تەماشا دەکەی هەموو ئەشیاکانی ناوەتە دەرێ یان لە سەیرانگاکان هەمووی تەلبەند کراوە یعنی دنیا لێکولین بە چەرمی چۆلەکەی یعنی لە هەندێک شوێنێ دوو سارە ڕێی نیە بڕوا ئەم تەماعە ئەمە بۆچی بۆ کوێی دەبەی ڕێگایان نەهێشتووە خۆ لە یەکێ لە عەلامەتی ئاخر زەمان ئەوەیە کە ڕێگاکان باریک دەبنەوە بچووک دەبنەوە بۆیە بەڕاستی خۆشەویستانم ئەوانەی کە ڕێگە تەنگ دەکەن و ڕێگە ناخۆش دەکەن ئەوە ئیمانەکەیان خەلەلی هەیە و نوقسانە بە پێچەوانەیشەوە ئەوانەی کە ڕێگا خۆش دەکەن ئەوانەی کەوا خەمی ڕێگایانە و فەراحی دەکەن ئەوە هەستیان کردووە بە لێپرسراوی سەرشانیان ئەبو هێورەیرە بۆمان دەگێڕێتەوە کە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی بەهۆی ئەوانەی کەوا ڕێگە خۆش دەکەن ئەوە ڕێگای بەهەشت خۆش دەکەن بەرەو بەهەشتی خۆیان دەڕۆن گوێ نادەن بە خەڵک پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی بینما رجل یمشی بطریق وجد غصن شوک على الطريق فأخره فشكر الله له فغفر له رواه البخاری و مسلم پێغەمبەر صلی فەرموویەتی کەسێک بە ڕێگەیەکدا دەڕۆی دڕکێکی بینی شتێکی بینی لەسەر ڕێگەکە لایدا سوپاسی خوای کرد خوای گەورەش لێی خۆش بوو بە تەنها ئەوەندەی کە دڕکێکی لەسەر ڕێگە داناوە، ئەی ئەگەر لە خۆتەوە چاڵ هەڵکەنی، ئەی ئەگەر بلۆک بەریتە سەر جادە، ئەی ئەگەر لە خۆتەوە ڕێگەی خەڵکی ناخۆش کەی، پەنا بەخوا، بۆیە ئەوانەی ڕێگەی خەڵکی خۆش دەکەن، ئەوە ڕێگەی بەهەشتیان خۆش دەکەن. چارەسەر لە کۆتاییدا، الشعور بالمسئولیە، هەستکەین بە مەسئولیەت، هەموومان هەر کەسە لە ئاستی خۆیەوە چونکە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی کلکم راع و کلکم مسئول عن رعیته ئێوە هەمووتان شوانن بەرپرسیارن و هەمووشمان لێمان دەپرسێتەوە تەقوا و لە خواترسان سەرچاوەی هەموو خێرێکە رأس الحکمة مخافة الله سەرچاوەی هەموو حکمت و چاکەیەک لە خواترسانە چونکە ئەگەر لە خوا نەترسای اذا لم تستحی فاصنع ما شئت ئەگەر لە خوا نەترسای ئەوە هەموو شتت پێ دەکرێ ئەوە تا دەبینی لەسەر جادەکە کابرا دانیشتووە ئارەق دەخواتەوە، دەتۆزێت دوورکەوە، دوورکەوە، شەرم لە خوا بکە، چونکە لە خوا ناترسێت، شەرمیشی لە ناکا. هەتا لە کاریکاتێرێکدا بینیم جەماعەتێک دانیشتبوون لە سەیران، ئارەقیان دەخوات لە ناڕاستی جادە. کاسارەکەش هاتبوو دەیگوت کاکە ئەو رێگاتان بۆ گرتووە؟ دەیگوت بڕۆ لە خوارەوە رێگە هەیە، بڕۆ بڕۆ لە خوارەوە، لە دەم شیوەکە رێگە هەیە. جا خوا ئەوە ئەدەب و حیا و حورمەتە بۆیە بەڕێزەکانم یعنی ئەمە بەڕاستی ئەمانە هەمووی کارەساتە و هەست نەکردنە بە لێپرسراوی مەسئولیت کەواتە هەست بکەین بە ئەرشی سەرشانمان و پابەند بین بە یاساکانی هاتوچۆوە ئادابی ڕێگاوبان ئەوەی کە ئێستا مرور دایناوە ئەو ڕێنمایەکانی هاتوچۆ پێویستە لەسەر تۆی مسلمان هەمومان مادام بەرژەوەندی گشتی تێدایە پێویستە هەمومان پابەند بین بە یاساکانی هاتوچۆ و هاوکاری یەکتر بکەین وە هەروەها یاسا سەروەری هەوڵ بەین یاسا سەروەر بێ بە تایبەت یاساکانی هاتوچۆ بەڵام چی بکەین مروری داماویش پۆلیسی مرور کە جەنجا پرسیارم لێکردوونە ئەوانی ژیریان خواردووە بەدە سارەی مۆدیل بەرز و دەوڵەمەند و زلەزلەکان و جام ڕەشەکانەوە ناوێرێ فەقیرە ئەویش دەبێ یاسا بۆ ئەوان ئەوان لەسەر و یاساوە بن کە ئەوان وابوون خەڵکەکە ساوی لێ دەکا و پێشینانی ژووتویانە گەورە ئاوێ دەڕێژێ و گسکە پێ لە دەخشێنێ ئەگەر سەروی تۆ ئەگەر باوکت گەرە چێش بوو کوڕەکەس گەرە چێش دەبێ ئەگەر دایکەکە سفور بوو کچەکەش سفور دەبێ ئەگەر کار بەدەستەکان بە یاسانە ڕۆشتن یاسایان پێشێل کرد خەڵکە عامەکەش یاسا پێشێل دەکا بۆیە ئەگەر قسەیەک دەکەی دەڵێ ها فڵان و فیساراوای کرد ئەمنی جوا دەکەم بۆیە بەڕاستی بە هەموو لایەکمان دەی بە خۆماندا بچینەوە لە کۆتاییدا ئێمە دەستخۆشیش لە برایانی پۆلیسی مرور دەکەین پۆلیسی هاتوچۆ بەڕاستی ماندوون و سەرما و گەرمای چوار فەسڵیان لەسرە بەڕاستی هیلاکن خوا پاداشتیان داتەوە چونکە خەڵکانێکی زۆر هەیە لە بندیوار معاش وەردەگرێ و بە خانەنشین کراوە هیچ حیسابیشی نییە هیچی نەکردو کە پارەکەی حرامە بەڵام بەڕاستی پۆلیسی هاتوچۆ کە ئەو واسبە دەبینن پارەیەکی حەڵال وەردەگرن مەترسیشیان زۆر لەسرە خەڵکەکی زۆری جوابیان ناداتەوە بەداخەوە بەڕاستی دەبێ دەستخۆشی لە پۆلیسی هاتوچۆ بکرێت و بە هەموو لایەکمان ئێمەش وەکو موسڵمان هەوڵ بدەین یاساکانی هاتوچۆ سەروەر بێت و پابەند بین بە ئادابەکانی ڕێگاوبانەوە بۆ ئەوەی مافی ڕێگاوبان بەرجەستە بکەین و مافی ڕێگاوبات بدەین بۆ ئەوەی بزانین کە ئاینەکەی تۆ دینەکەی تۆ مافی هەموو خاوەن مافێکی داوە دینەکەی تۆ تەنها نوێژ و ڕۆژوو نییە دینەکەی تۆ دین هاتووە بۆ ژین هاتووە بەڵام بەداخەوە خەڵکانێک کە لە دین نەگەیشتوون لە خۆیانەوە تفەنگ بە تاریکیەوە دەنێن لە خوای گەورە داواکارین کە مانجێڕە لەو کەسانەی کە ڕێز لە یاسا دەگرن بمانجێڕە لەو کەسانەی کە مافی ڕێگاوبان دەدەن بمانجێڕ یا ڕەب العالمین لەو کەسانەی کە پابەندن بە ئادابەکانی ڕێگاوبانەوە یا ڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت ئەوانەی نەخۆشیان هەیە خوا شیفایان بۆ بنێری بە تایبەت ئاوانەی داوای دوعای خێریان کردووە یا ڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت سیفاتە بەرزەکانی خۆت ئەوانەی کەوا گرفت و کێشەی کۆمەڵاتی و خێزانیان هەیە خوا بێ بەدەم گرفتەکانیانەوە خوایە بۆیان چارەسەر کەی یا ڕەبی خوایە ئەو خوشک و برانەی کە دانە مەزران و ژیانی هاوسەریان پێگنێهێناوە یا ڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت هاوسەری چاکیان بەنسیب بکەی بە ئاواتی شەرعی خۆیان بدەن یا رب العالمین یا ربی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت ئەوانەی مناڵیان نیە خوایە مناڵیان پێ بەخشی خوایە ئەوەی مناڵی هەیە بۆی ساڵح کە یا رب العالمین یا ربی خوایە ئەوەی خێری دەوێت بەم ئیسلام و بەم ئیمانە خوا تووشی خێری کەی خوایە ئەوەی خێری دەوێت بۆ ئەم میلەتە خوا تووشی خێری کەی خوایە ئەوەی دەیەوێت ئەم میلەتە تووشی گرفت بێت تووشی ئاژاوەیکە لەبەر مەسلحەتی خۆی خوایە فێڵەکەون سیحرەکەی بگێڕێ بەسەر سەری خۆیدا یا ربی خوا شکستیان پێ بێنی یا رب العالمین یا ربی خوا لە دایک و باوکمان خۆش بی لە گوناهی خۆشمان خۆش بی یا رب العالمین خوا پیرەکانمان عاقبەت خێر کەی دایکان و خوشکانمان ئیمان و حیا و حرمەتیان پارێزراو کەی گەنجەکانمان لەسەر ئیمان و ئیسلام دامەزراو کە یا رب العالمین یا ربی خوا ئەم ئاشتی و هەرزانی و ئاوەدانیمان بۆ لێ نەگریەوە خوایە بەردەوامی کە یا الله أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ادعوا الله وأنتم موقنون بالإجابة